ئایا زەکاتی برا بە برا ئەشێت هەردووچیان لەسەر ماڵ بن بەڵام ئەوەی کە زەکاتەکەی ئەدرێتێ قەرزارە بۆ دانەوەی قەرزەکەی دروستە انشاء الله ئەرزەیەکم کڕی سێ ساڵ لەمە و پێش نیەتم هەبوو بیکەم بە خانوو بۆ خۆم قەدەری خواوا بۆ ئەرزەکەم فرۆشت ئێستا پارەکەی مەوجودە زەکاتی لێ دەکەوێ بەڵە بێگومان زەکاتی دەبێت لێ بدەیت کە وەری دەگرێت 150 هەزارە ئەگەر بە پێنجی وەری بگرێت باشە بە پێنج هزاری یا بە 250 دیناری براکانم مادام معاشەکەی بە دینارە 150 هزارە ئەمە دیناری عێراقی ئێستاش کە لە وەرگرتندا هەردووچی بە دیناری عێراقی وەری دەگرێ بەڵام فەرقەکە لەوەدایە جۆرەکەی ئایا پێنجی یا دوو سەد و پەنجا یە فەرق لەوەدایە ئەوە دەبێتە ڕیبا و جائیز نییە ئەمما کە بڵێ بە دۆلار بیگۆڕێ بۆ عملەیەکی تر ئەوە قەیناکە بەڵام بە دینار بە دینار بێ نابێت ئەند بۆچی چونکە ئێستا بۆ نمونە تۆ کۆمپانیاکەی کە معاشەکە دەدەیتە من منیش لای تۆم ستا سەد و پەنجای من ئەو سەری مانگ لای تۆیە تۆ سەد و پەنجا دینا هەزاری من قەرزاریت ئەو سەد و پەنجایە بە من دەڵێی یعنی کە ئەنەما گۆڕینەوەیە کە بە دو سەد و پەنجایی قایلیت ئەوە دەی ئەیدەمەوە پێت ئەگەر ئەوەت بداتەوە حەڵاڵە چونکە سەد و پەنجاکە دەموێداتەوە بەڵام بڵێ کە پێنج هەزاری دەوێ من پارەت لێ دەبڕم ئەوە نابێ زوڵمە